تۆیش ئەی محەممەد لە وەڵاما پێیان بڵێ، بەڕاستی هەموو ئەوانەی زوو مردوون و هەموو ئەوانەی لەوەو دوا مردوون، لمجموعون الی میقات یوم معلوم. گشتیان لە کاتیکی دیاریکراوە کە ڕۆژی قیامەتە کۆ ئەکرێنەوە. ئەگەر بمانویستایە ئەو تۆوە داچێنراوەمان کەوا سەوز بوو هەڵچوو ئەکرد بە پوش و پەڵاشێکی وشک ئەوکاتە ئیتر ئێوە هەر باستان ئەکرد کە چۆن وای لێهات و قسە و باسی جۆر بە جۆرتان لێوە ئەکرد. ئینا لەموغڕەموون. ئەگەر بمانویستایە تاڵ و تفتمان ئەکرد بە جۆرێ ئاگر بەر بداتە دەم و نەخورێتەوە، دەی بۆ سوپاسی خوا ناکەن کە وای لێ نەکردووە و بە شیرینی بۆی باراندوون. أفرأیتم النار التی تورون یان خەبەرم بدەنێ لە بارەی ئەو ئاگرەوە کە هەڵی ئەگیرسێنن. ئەئەنتم ئەنشەتم شەجەڕەتەها ئەم نەحن المنشیئون. ئایا ئێوە ئەو درەختەتان دروست کردووە کە چیلکەیەکی لێ ئەدەن لە چیلکەی درەختێکی تر و ئاگریان لێ ئەبێتەوە یا ئێمەین دروستمان کردووە؟ یا بۆ ئەوانەی سکیان خاڵیە و برسیانە تا چێشتی پێ لێ بنێن و خۆیان تێر بکەن. فسبح باسم ربک العظیم. کەواتە تۆ ناوی خوای مەزنت پاک و بێگەرد ڕاگرە و بڵێ، سبحان ربی العظیم. انه لقرآن کریم. کەوا ئەم قورئانە بەڕاستی قورئانێکی زۆر پڕ سوودە چونکە هەموو سوود و قازانجێکی دونیا و قیامەتی بۆ ئادەمیزاد تیایە. فی کتاب مەکنون. لەناو کتێبێکی پارێزراوە نووسراوە کە لەوح المحفوظە. فسبح باسم ربک العظیم کەواتە ناوی خوای مەزنت پاک و بێگەرد ڕاگرە و بڵێ، سبحان ربی العظیم.